بیسەرانی ئازیز و خۆشەویست شەیدایان و هۆگران و گوێگرانی کتێب لە هەرکوێگەن جوانترین سڵاوتان لێبێ من ڕاز کاکە لە کەناڵی بەزمی حزورەوە لە یوتوب ئەڵلقەی شەشەمی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێر پێخراوەکانتان پێشکەش دەکەم بۆ گوێگران و خوێنەرانی ڕۆژهەڵاتی کوردستان یا ئەوانەی کە زیاتر کەناڵی تەلەگرام بەکاردەهێنن لەژێر ئەم ڤیدیۆیەدا و لە کاپشنی ڤیدیۆکەدا لینکی کەناڵی تەلەگراممان داناوە تاوەکو لەوێشەوە سوودمەند بن لە تەواوی کتێبە خوێندراوەکانی ئێمە وەکو کەناڵی بەزمی حزور لە یوتوب بە ناونیشانی مەرگ بۆ شا عەلی کەریمی دەنووسێت، لە بازاڕی شیشەگەرخانە ئیسلامی و چەپ و کۆمۆنیستەکان ئاوێتەی یەک بوون و شیعاری مەرگ بۆ شا بەرز بووەوە. هەموو بازاڕ داخرا و تەقە لە خۆپیشاندەران کرا. هەموو کەس هەڵدەهات و بڵاوەی دەکرد و دیسان کۆ دەبوونەوە و یەکیان دەگرتەوە. بە دەیان کوژراو و بریندار لە مەیدانی سەعات، جادەی تەربیەت و بەردەمی بازاڕی شیشەگەرخانە و خیابانی کوروش کەوتبوون و لە گیانەڵڵادا بوون، کەس فریای کەس نەدەکەوت و تەقە لە هەموو لاوە بوو. ڕۆژە کورتەکانی ڕێبەندان فریای خەڵک کەوتن و وردە وردە بەرەو کۆتایی ڕۆژ دەبووینەوە. لەگەڵ حوسێن و باقی بەرەو ماڵ هەڵدەهاتین، لە ناکاو باقی کەوت و هاواری لێ بڵند بوو. گەڕاینەوە و بە جووت شانمان خستە بن باڵی باقی. هەموو گیانی خوێن بوو. فریا نەکەوتین بزانین وە کوێی کەوتووە بە هیلاکی و کوێرەوەریەکی زۆر و خۆ پاراستن لە پۆلیس و سەربازان بە جادە و کۆڵاناندا خۆمان گەیاندەوە ماڵ و باقیمان بە بێ هۆشی لە سەر فەرشەکە درێژ کرد لە پشت ملی خوێن هەڵدەقوڵی لەگەڵ حوسێندا زۆر ترسابووین ئەوە یەکەم جارمان بوو تووشی لێدان و کوتان و تەقە ببین و هاوڕێمان دەشەڵاڵی خوێندا ببینین خوار ماڵی خۆمان هەموو ڕۆژ تابلۆی دکتۆرێکی سابڵاغیم دەدیت و دەمزانی ئەو دکتۆرە لەوێیە گوتم حسێن ئاگات لی بێت دەچم و دەیهێنم هەموو دەست و جلەکانم خوێن بوون هەرچی هاوارم کرد لەسەر پەنجەرەی سەرووی مەتەبەکەی واتە عیادەکەی خۆی نیشاندام و بۆم باس کرد چمان لێ قەوماوە گوێی نەگرت و دوو جوێنی دا و دەری کردم لە گەڕانەوە بۆ ماڵ بیستم برینداری یەکجار زۆرن و خەستەخانەی شاپوور کە زۆر دوور نەبوو لە ماڵمانەوە بریندار ڕادەگرن. هاتمەوە حوسێنی برام تەواو شپرزە و شێواو و خوێناوی بوو. فەرشێکی گەورەی تەورێزمان هەبوو هەر هەمووی خوێن بوو. باقی لە ناوەڕاستیدا تخێڵ بووبوو بە سەر عەرزەکەوە پان بووەوە. کە زانیمان پشت ملی گرتووە ترساین بمرێت. وتم دەچم بزانم تاکسی پەیدا دەبێت یان نا. هەرچەند بردنی بۆ خەستەخانە گەر تیماریش کرابایە بە واتای گرتن و زیندان بوو. هاتمە سەری جادەکە و دەستم بۆ دەیان سەیارە بەرز کردەوە، کەس ڕای نەدەگرت. سەیارەیەکی بچووک هات، گوتم ئاغا، دەتمەن و بمبە بۆ خەستەخانەی شاپوور، نەخۆشم هەیە. خێرت دەگا. پارەکە زۆر بوو. لە کاتی ئاساییدا کرێی تەکسی هەر تمەنێک یان دوو تمەن بوو. گوتی باشە، بڕۆ نەخۆشەکەت بێنە. لەگەڵ حوسێندا کە باقیمان هێنا، زانی بریندارە نرخی زیاد کرد. گوتمان چیت دەوێت هەر بمانگەیەنە. گوتی بیستمان. جادەکان پڕ بوون لە سەرباز و ئامبوڵانس. حەوشەی خەستەخانە جمەی دەهات لە خەڵک. بە هاتوهاوار و دەمرێ و دەمرێ باقیمان گەیاندە هۆڵی لای ژووری عەمەلیات. بە دەیان کەسی بریندار و مردوو لە ڕاڕەو و بەر پلیکان و تەنانەت حەوشە کەوتبوون باقی سمێڵێکی ڕەشی جوانی ستالینی هەبوو هەموو پێیان وابوو لە سەرکردەکانی چریک و شتی وایە دکتۆرێکی زۆر میهرەبانی جوانی فارسمان لێ پەیدا بوو لەگەڵ دوو پەرستاری زۆر جوان و تەڕوو ناسک دکتۆر بە پەرستارەکانی گوت بیبەن بۆ ئەشیعە و زوو بیبەن بۆ ژووری عەمەل زانی من و حسێن کوردین و زۆر حورمەتی گرتین زۆری نەبرد ئێمە لە پشت دەرگای عەمەل وەک شێتان نیگەران و لە هاتوچۆدا بووین چەند ئاشنایەکی خۆم بە برینداری دیتن دکتۆر بە بزەی لێو هاتە دەر و گوللەیەکی لە دەست ناین کە لە پشتەملی باقی هێنابوویە دەر لە ڕووی ئەشیعەکە بۆی باس کردین بەهۆی مەسافەی زۆرەوە گوللەکە سارد بووەتەوە و ڕێک لە سەری شادەماری بڕبڕەی وەستاوە هیچ خەتەری لەسەر نییە و تەنیا خوێنی زۆری لێ ڕۆیشتووە و دەبێت ئیسراحەت بکات کچەکان ئێمەیان بردە لای باقی و هۆش نەهاتبووەوە گوتیان دەبێت لێرە بێت لەگەڵ حوسێن لێیان پاڕاینەوە گەر بێت و لێرە بێت دەیگرن و لە زیندانی دەکەن وەعدیان دا بەیانی زوو بچین بۆمان دەرباز بکەن و لە ماڵەوە تیماری بکەین هاتینەوە بە ماندوویی و هیلاک شەو درەنگ بوو چەند هاوشاریمان لێ پەیدا بوون و ماڵمان پاک کردەوە و ڕێوشوێنمان لە ئەگەری هاتنی ساواک دانا و زۆر شتمان کۆ کردنەوە فەرشەکەمان خاوێن کردەوە و ئاساری خوێن و برینداریمان نەهێشت هاوڕێی ناو ڕۆژنامەکە بەیانی لەگەڵ حسێندا چوین بۆ لای خەستەخانەی شاپور ڕۆژنامەی ئیطلاعات گەورەترین ڕۆژنامەی ئێران دەرچوو بوو لاپەڕەی ئەوەڵ و نیوەی تەواوی وێنەیەکی گەورەی باقی بوو بە سمێڵێکی گەورەی چریکی ئیتر هەرچی کردمان هەر نەیان هێشت نزیکی حەوشەکەیش ببینەوە قەرار لەگەڵ پەرستارەکان ئەوە بوو ئەوان باقی بێنن بۆ دەرەوەی خەستەخانە و ئێمەیش بە تاکسی بیبەینەوە ماڵ و دواتر بۆ سابڵاغ و ماڵی باوکی. دار و بەرد سەرباز و پیاوانی ساواک بوون. هەر چۆنێک بێت یەک لە کچەکان خۆی گەیاندە من و حوسێن و وتی، شەو ڕۆژنامەنووس هاتوون و باقی لەسەر تەخت کەوە هۆژاتبووەوە یەکسەر چاوپێکەوتنیان لەگەڵدا کردووە. ئێستایش پاسەوان لەسەری وەستاون و هیچمان بۆ ناکرێت و دەیگوازنەوە بۆ زیندان. چەندێک وەستاین و حەولماندا شتێک بکەین و بیفڕێنین و پەنجەرە و ڕێگەی دیکەمان تاقی کردنەوە، هیچ سەری نەگرت. هاتینەوە ماڵ و لە دوورەوە هەستمان پێ کرد ماڵەکەمان لە ژێر چاودێریدایە و کێشکچی لەسەر کۆڵانەکەیە. پاشەوپاش کشاینەوە و بە کۆڵانی پشتەوەدا وەسەر دیوار کەوتین. هەرچی کتێب و شتی وا هەبوو لە جانتایەک لە حەوشەدا چاڵمان کرد و هەر بەسەر دیواردا هاتینەوە سەر جادە. بە تەکسی خۆمان گەیاندە ئێستگەی ڕائەهن واتە ڕێی ئاسن، شوێنێک بوو لە دەرەوەی شار، شەمەندەفەر لەوێڕا دەڕۆیشت بۆ شارەکان، شار بە شار بە سەیارە و لۆری و دەست بەرزکردنەوە خۆمان گەیاندەوە سابڵاخ، هەموو نیگەران بوون خەبەری باقی لە ڕۆژنامە هەموو کەس بیستبووی، باقی بووبوو بە پاڵەوانی ناو خەڵک چلەی کوشتاری تەورێز ماڵ و کاشانەم شێوا و نەمان وێرا بچینەوە تەورێز خەبەر هات هەموو ئەوانەی ڕۆژی مێژووی شەممە بیست و نۆی ڕێبەندانی ساڵی 1356 واتە هەژدەی مانگی دوی ساڵی 1970 ڕۆژی کوشتاری خوێناوی تەورێز نەچوونەوە بۆ سەر کار و زانکۆ و مەدرەسە هەمووی دەگیرێن و لێپرسینەوەیان لەگەڵدا دەکرێت باقی و سەدان کەسی دیکە گیران و لە زیندانەکانی شادا بەندکران چلەی کوشتاری تەورێز لە زۆربەی شارە شیعەکانی ئێران گیرا چلەکە تایبەت بە مەزهەبی شیعەیە و لە ئەربەعین واتە چل ڕۆژ دوای مەرگی ئیمامی حوسێنەوە هاتووە بوو بە باو و تەنانەت چەپ و کۆمۆنیستەکانیش چلەیان بەکاردێنا بۆ دژایەتی و خۆپیشاندان دژی شا. بە کەمتر لە ساڵێک چلە بە دوای چلەدا شا بارگە و بنەی تێوەپێچا و ڕژێمی پەهلەوی باوک و کوڕ دوای پەنجا و چوار ساڵ وایان لێهات شوێن گۆڕێکیان دەست نەکەوێت. خومەینی بە سووربوونی خۆی لە نەجەف و پاریسەوە شای ڕووخاند و وایشی کرد هەموو هێزەکانی دیکەی دژی شا جگە لە کوردستان بکەونە ژێر ڕکێفی هەژموونی خۆی و کۆماری ئیسلامی. مێژوو وا دەڵێت، بەڵام ئایا بەڕاستی خومەینی ئاخوند شای ڕووخاند یان شا چیتر خوازراو و جێی متمانەی ڕۆژئاوا نەبوو؟ یان کۆبوونەوەکانی گوادەلۆپ لە سەرەتای ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و نۆ دا لە نێوان سەرۆکەکانی ئەمریکا و بەریتانیا و ئەڵمان و فەڕەنسا وتارە حەماسییەکانی ڕۆژانەی ڕادیۆی بی بی سی و فەڕەنسا دژی شا تاج و تەختیان پێکەوە پێچا یەکەم ڕاپەڕین و خۆپیشاندانی شارەکانی کوردستان چوار مانگ بوو هەموو شارەکانی ئێران چلە بە چلە دژایەتی خۆیان لەگەڵ شادا ڕاگەیاندبوو ڕۆژانە شەهید و برینداریان هەبوو لە کوردستان و شارەکەی منیش هیچ خەبەر نەبوو لە پێنج ی مانگی شەشی هەزار و نۆ سەد و حەفتا و هەشت دا کاک عەزیز یوسفی کەسایەتی بەناوبانگی کوردستان دوای بیست و پێنج ساڵ زیندانی ئازاد کرا و دواتر لە تاران کۆچی دوایی کرد دوو ڕۆژ دواتر بە بەشداری هەزاران کەس بەرەو گۆڕستانی بداق سوڵتان بەڕێمان کرد مامۆستا شێخ عیزەدینی حوسێنی بە کوردی تەڵقینی دا و حەماسی بەشداربووان بەرز بووەوە خەڵک بە کۆ بەرەو گۆڕی شەهیدی سەرکردە سولەیمانی موعینی چوون و دەست کرا بە سروودی کوردی و درووشمی مەرگ بۆ شا گوتنەوە. ئەوجار بە ڕێپێوان بەرەو شار بووینەوە. ئەو ڕۆژە وەک بیرم مابێت لاوێکی شار بە تیری سەربازی شا پێکرا و شەهید بوو. ئەوە وەک یەکەم ڕاپەڕین و خۆپیشاندانی شارەکانی کوردستان تۆمار کرا. کتێبە بێ ناونیشانەکان کتێبی بەرگ سپی کتێبگەلێک بوون بۆ شوێنە ونکێ و شاردنەوەیان هیچ لە بەرگەکەیان نەدەنووسرا هەموویان مارکسی و سەر بە چەپ بوون کەس نەیدەزانی لە کوێ چاپ دەکرێن و کێ چاپیان دەکات بەس دیار بوو زۆربەیان سەر بە حیزبی تودەی ئێران بوون و لە لای ئەوانەوە بڵاو دەکرانەوە تەورێز کانگای ئەم کتێبانە بوو زۆر بە قاچاخی دەچووم و دەمهێنان لە چوار ڕێی ئازادی بە یارمەتی چەند هاوڕێ پانمان دەکردنەوە، یەک و دوو دەمانفرۆشتن، پاسەوان و پۆلیس هێرشیان دەکرد، دەمانپێچاوە و هەڵدەهاتین. لە تەزاهوراتی ڕۆژانەی شار هەستم کرد خەڵک خوازیاری سروودی کوردین. نامیلکەیەکی کۆنم هەبوو لە باشوورەوە هاتبوو، هەمووی سروودی کوردی سەردەمی شۆڕش بوو. بە یارمەتی کچێکی خزممان کە لە ئیدارەی تای پێست بوو، زۆر بە ترس و پاڕانەوەوە ڕازی بوو ئێواران دوای دەوام بێ و بۆم تایپ بکات، تایپێکم لە کوڕی پوورم کە کۆمپانیای هەبوو وەرگرت، هەرچەند زۆر بە ترسەوە دای، هەموو لاپەڕەکانی نامیلکە و سروودەکانم لەسەر ئیستنسێل تایپ کرد، ئەوجار دەبوو ڕۆنیۆ واتە دەزگای چاپی پۆلی کۆپی پەیدا بکەم، گوتیان لە خەستەخانەی سیل یەک دانەی لێیە، نیوەشەو لەگەڵ چەند هاوڕێ چووین و هێنامان، باشترە بڵێم بە زۆر داگیرمان کرد. کتێبی سروود. لەو ماوەیەی هاتبوومەوە سابڵاخ پەیوەندیی توندوتۆڵم لەگەڵ پێشمەرگەی یەکێتیی نیشتیمانیی کوردستان لە قەندیل و هاوڕێیانی کۆمەڵەی مارکسی لینینی گرتبوو، هەروەتر لەم ڕێیەدا کۆمەڵێک هاوڕێی تازەم پەیدا کردبوون، کاک سولەیمان بلووری، جەمال موفتی، کەریم بلووری، مەمەد سەبزەچی، مینە قەڵەو و زۆری دیکە کە بە خۆشیەوە لە ژیاندا ماون و ناویان نابەم. بە یارمەتی ئەم هاوڕێیانە شەوانە تا بەیانی لاپەڕەکانی سروودی کوردی بۆ لاوانمان چاپ دەکردن و بە یەکەوەمان دەنووساندن. کتێبمان تەواو کرد بە ناوی خوازراوی هێرش چالاک ئامادە کرا. ڕۆژی دواتر زیاتر لە پێنج سەد کتێبمان لەناو کارتۆن و گوێنیدا بردە چوارڕێی ئازادی و لە ماوەی کەمتر لە یەک سەعاتدا دوای یەک دوو جار هێرشی پۆلیس هەموویمان فرۆشت و بڵاوکردەوە. ڕۆژی دواتر هەر وەک هەموو ڕۆژانی تر ڕێپێوان دەستی پێکرد. کە بینیم خەڵک کتێبی سروودی کوردییان بە دەستەوەیە و شیعر و سروودەکان بەبێ هەڵە دەڵێنەوە، لە خۆشییان پێم وابوو بە عاسماندا دەڕۆم. خەڵک نەیدەزانی هێرش چالاک کێیە. کارەساتی هەکاری دوای برینداربوونی باقی هاومەنزڵم لە تەورێز زۆربەی کات لە سابڵاخ بووم لەو ماوەیەدا بیستمان کارەساتێکی گەورە بەسەر پێشمەرگەکانی یەکێتیدا هاتووە و زیاتر لە حوسەت کەس تێداچوون بە کوشتن و برینداربوون و تەسلیمبوونەوە و وازهێنان کارەساتی هەکاری لە نێوان مانگەکانی پێنج و شەشی ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و هەشت دا ڕووداوێکی دڵتەزێن و ناخۆش بوو بە تایبەت ماوەیەک بوو دوای ئاشبەتاڵ شۆڕشی نوێ هەستابووەوە سەرپێ و کۆمەڵێک هاوڕێ بووین زۆر دڵمان پێی خۆش بوو خەبەر بە باشی نەدەگەیشت، لە لایەک نەبوونی ئامڕازی پەیوەندی و لە لایەکی تریشەوە توندوتیژی پیاوانی ساواک بە تایبەت لە سابڵاغ و سەردەشت و خانێ، خەبەر وا هاتبوو کەس نەماوە و سەرانی قیادە موەقەتە هەر هەموویان کوشتوون و بە زیندوویی لە شاخ هەڵیانداشتوون و بە ئاڕبیج لەناویان بردوون. یارمەتی بۆ پێشمەرگەی باشوور. ئێمە بە تایبەت لە سابڵاخ دوای ناشتنی کاک عەزیز ترسمان لە دەزگا و پیاوانی ساواک ڕەوی بووەوە و ئێواران بە بیانووی یارمەتی بۆ لێقەوماویان هەژاران گۆیا ماڵە هەژارێک سووتاوە و شتی وا بە ناو جادەکانی شاردا دەهاتینە خوار و کڵاوەکانمان ڕادەگرت و پارەمان کۆ دەکردەوە خەڵک کە دەیدیت خەڵکی ناسراوی وەک ئێمە سواڵ دەکەین، زۆر بە حورمەتەوە یارمەتی باشیان دەکردین و زۆربەیشیان دەیانزانی هەژار و ماڵسووتان بیانووە و پارەکە بۆ پێشمەرگەی باشوور و یەکێتیی نیشتیمانییە. زۆربەی جاران من و سولەیمان بللووری کۆمان دەکردەوە و دەماندا بە دەرمان، خواردەمەنی، پەتوو، کاپشێن و جلوبەرگ. بێتەڕەف بێشەرەفە. لە ماوەی بەهار و هاوینی حەفتا و هەشتدا وەک چالاکێکی ڕێپێوانەکان و کۆبوونەوەی مزگەوتەکان دەرکەوتم. بەهۆی فرۆشتنی کتێبە بەرگ سپییەکان و بڵاوکردنەوەی سروودی کوردی خەڵک دەیناسیم و بەرچاو بووم. خەڵکی شار ڕۆژانە دەیان جار بەبەر دووکانی باوکمدا دەڕۆیشتن. دووکانەکەی ڕێک لەناو دڵی شاردا بوو. هەموو ڕێڕەوی خۆپیشاندانەکان هەر دەبوو بەوێدا گوزەر بکات. باوکیشم لەبەر دووکانەکەی ڕادەوەستا و سەیری دەکرد و زۆر جار خۆم لە چاوی نەدیو دەکرد، بەڵام هەر دەشی دیتم. کاتی یەکتر بینین و شەوان گەر لە ماڵ بام هەر شەڕمان بوو. دەیگوت هەموو ئاژاوە و فیتنەی ئەم شارە لە بن سەری تۆدایە. ئێوارەیەک چوومەوە، باوکم غەزەبی لێ دەباری و لەگەڵ دایکم و کاکم بە دەنگی بەرز لە گفتوگۆی شەڕانیدا بوو. هەر منی بینی گوتی، بێ شەرەف بۆ خۆتی ئیتر هەرچی جنێو و سەگباب و چی و چی. گوتم، دایە کاکە چ بووە؟ چم کردووە؟ ئەوانیش وتیان، بۆ بە باوکت دەڵێی بێ شەرەف؟ منیش وتم، هەرگیز شتی وام نەگوتووە. بابیشم وتی، ئەی بێ شەرەف! درۆ دەکەیت، خۆم بە چاوی خۆم و بە گوێی خۆم ئەم ئێوارەیە لێم بیستی. منیش وتم، وەڵڵا شتی وانییە. وتی، ئاغا! ئاغا، ئەم ئێوارەیە جەنابت بە بەر دووکانی مندا نەهاتن، هەزاران کەست وەدوای خۆت نەدابوو، مستت ڕا نەدەوەشاند، پێت بە عەرێت دا نەدەدا، یەک بۆ خۆت هاوارتان نەدەکرد بێ تەرەف، بێ شەرەفە؟ ئەوجار زانیم و وتم، بەخوا بابە گیان، لەگەڵ تۆمان نەبوو، جیرانە دووکانی باوکم دوو سێ دووکان خوارتر پیاوێکی سابڵاغی بوو شووشەواتی دەفرۆشت، خۆی و کوڕەکەی بە ساواکی ناویان دەرکردبوو باوکم ڕاستی دەکرد هەرکە ڕیزەکەمان گەیشتە بەرامبەری دوکانەکەی هەموو یەک دەنگ دروشمی بێتەرەف بێشەرەفەمان زۆر بە حەماسەوە دەگوتەوە وتم بابە هەموو دەزانن مەبەستمان حاجی فلان بوو ئەویش وتی، ئاخر بۆیە تۆ بێشەرەفی، ڕۆژی دوای ناشتنی عەزیز یوسفی، هەر ئەم حاجیە کە لای تۆ بێشەرەفە، بەیانی زوو جەنابت لە خەو هەڵنەستابوویت، هات و لە دەرگایدا گوتی، میرزا برایم، با عەلی چەند ڕۆژ بچێتە دەر و دیار نەبێت، نەهاتم گوتم عەلی بڕۆ لە دەرەوەی شار بە و دەتگرن، ئەوە پیاوەتی حاجی فڵان بوو کە نەگیرایت و داریان تێنەبڕیت، هەی بێشەرەفی سەگباب، ئەوجار من بێتەرەفم، نە لای ئێوەم و نە لای شا، بۆ دەبێت بێشەرەف بم؟ ئیتر دیار بوو فایدەی نییە و زۆر خەڵکی بازاڕ بەم درووشمەمان تووڕە بووبوون. زۆرم حەول دا ئاشتی کەمەوە، دیار بوو حاجی فڵان لە دووکان گلەیی لە باوکم کردبوو، گوتبووی خۆ من چاکەم لەگەڵ ئێوە و عەلی کردووە. مامۆستا شێخ عیزەدین. یەک دوو ڕۆژ دواتر هەر بە هەمان جادە و بە بەر دوکانی باوکمدا هاتینە خوار و مامۆستا شێخ عیزەدین لە پێشی پێشمانەوە بوو. مەرگ و نەمان بۆ شا و بڕووخێ بڕووخێ و سروودی ئەی ڕەقیبمان دەگوتەوە. باوکم و زۆربەی دوکاندارەکان هاتن و چوونە ڕیزی مامۆستا و دەستیان لە ئێمە بەرز کردەوە بە نیشانەی ڕازی بوون. ئێوارە هاتەوە و بە شادی و پێکەنین گوتی ئەدی کوڕی خۆم ئەگەر دوو پیاوی پیاوانەی وەک مامۆستاتان لەگەڵدا بێت ئێمەیش پشتیوانتانین لەو ڕۆژەوە بۆ پاراستن و پاسەوانی مامۆستا بە تایبەت شەوانە کۆمەڵێک لاوی سابڵاخ لە ماڵی مامۆستا کێشکمان دەکێشا و یەک دوو لەمانە دواتر بە سمێڵی گەورە و کڵاشینکۆفەوە لە هەموو ئێران وەکو پاسەوانی مامۆستا ناویان دەرکرد وەک مستەفا سوور و خالید سمێڵ هاتنی مامۆستا بۆ نێو خەڵک و ڕێپێوانەکان گیانێکی تازەی وەبەر خەڵک نا، دیسان بۆ جارێکی تر سابڵاغ بووەوە مەکۆی شۆڕشگێڕی و خەبات و کوردایەتی، دیسان دوای کۆماری کوردستان ئەم شارە بوو بە ناوەندی سیاسی نە تەنیا لە ڕۆژهەڵات بگرە لە هەموو کوردستان، ڕۆڵ و کەسایەتی مامۆستا وەک ئیمامی جومعەی شار لەو کاتەدا کە لە هەموو شارە گەورەکانی ئێران مزگەوت و ئاخوند دەوری سەرەکیان دەگێڕا پێویستییەکی گەورە بوو مامۆستا نە تەنیا لە باری مەزهەبی کێشەکەی ڕاست دەکردەوە بەڵکو بەو ئەندازەیە بگرە زیاتریش دۆست و هاوپەیمانی هێز و خەڵکانی چەپ و سیکۆلار بوو ئەو بە ئاشکرا قسەی خەڵکی پێشکەوتووی دەکرد و خوازیاری جیایی دین و سیاسەت و دەسەڵات بوو. ماڵی ئێمە و مامۆستا هەر لە یەک گەڕەک بووین و زۆر دوور نەبووین. زۆربەی کات دەرگای ماڵیان ئاوەڵا بوو، پڕ بوو لە خەڵک، بەتایبەت لە گەنجان و مامۆستایانی شار. مامۆستا زۆری حورمەتی مرۆڤی شۆڕشگێڕ دەگرت. خەڵکی زۆر باش و خۆشەویست لە ماوەیەکی زۆر کەمدا دەوریان گرت و تا درەنگانی شەو لای دەمانەوە. هەرچەندە ماڵەکەی مامۆستا خانوویەکی زۆر سادە و بچووک بوو، لەگەڵ ئەوەیشدا خێزانێکی گەورە و زیاتر لە نۆ کەس بوون، هەرگیز ماندوو نەدەبوون لەو هەموو میوان و چادانان و نانخواردن و دانان و هەڵگرتنەوەیە. مامۆستا بۆ ڕاکێشانی خەڵک و یەکڕیزی، بەتایبەت پێش سەرکەوتنی شۆڕشی ئێران، دەوری گەورە و مێژوویی گێڕا. ئەو بە کردەوە لە ناو ماڵی خۆیی کە شەش کچی هەبوو سەلماندبووی بڕوای بە یەکسانی و مافی ژن هەیە، بڕوای بە حکومەتێکی دوور لە ئایین و مەزهەب، سیکۆلار و عەدالەتخواز هەبوو. قسە و وتەکانی مزگەوتی پڕ بوون لە ئامۆژگاری بۆ گەیشتن بە کۆمەڵگەیەکی مۆدێرن و دوور لە توندوتیژی. مامۆستا ئیمامی جومعەی شار بوو، لە مزگەوتی کۆن و مێژوویی شار واتە مزگەوتی سوور. لە ناو بازاڕیش مزگەوتێکی خۆی هەبوو، زۆرتر بە ڕۆژ لەوێ دادەنیشت. بەیانیان بە دەیان لاو و خەڵکی چالاک بۆ ڕووخانی شا دەچووین و لە دەوری دادەنیشتین. وردە وردە وای لێ هات مزگەوتەکان بوونە ناوەندی قسە و گفتوگۆ و شوێنی بڕیاردان. خەڵکی توندڕەوی ئیسلامی زۆر کەم بوون و زۆربەی چالاکەکانی شار لاوانی چەپ و دوور لە ئینتیمای مەزهەبی بوون. مامۆستای زۆر خۆشەویستی مەدرەسەکانی سابڵاخ کاک کەریم دانشیار یەک لە هەرە دەموچاوە شیرین و خۆشەویستەکانی لاوانی شار بە کردەوە بووبوو بە ڕاوێژکارێکی دانا و بە مشووری مامۆستا شێخ عیزەدین زۆربەی کات دەیان لاو بە گۆپاڵ و جاروبار بە دەمانچەوە لە بەر دەرگاکەی ئامادە بوون. بە هەزاران کەس بەشداری نوێژی جومعەیان دەکرد، تەنانەت ئەوانەی کە نوێژیشیان نەدەکرد هەر دەهاتن. قسە و باسکردن لەسەر کەسایەتی مامۆستا و ڕووداوەکانی تەمەنی ئەم پیاوە نورانیە سەدان لاپەڕە هەڵدەگرێت و حەقە کارێک و لێکۆڵینەوەیەکی مەیدانی، ئەکادیمی، سیاسی و کۆمەڵایەتی فرەڕەنگی لەسەر بکرێت و باشتر بە نەوەی داهاتوو بناسێندرێت لێرەدا من ئەوەم بۆ دەکرێت لە گۆشەنیگای پێشمەرگە و کەسێک کە لە نزیکەوە شانازی ناسینیم پێ بڕاوە لەم کورتە بیرەوەریانەمدا باسی بکەم شەهید بوونی خانەی معینی هەر لەو سەروبەندە و هاوینی 1970 بەهۆی کادر و پێشمەرگەکانی یەکێتی کە تێکەڵاویمان ئیتر زۆر بوو بوو بیستم کاک خانەی موعینی کە تازە لە زیندان وەک قارەمانێکی ئەشکەنجەدراو ئازاد بووبوو، زۆر جار لە ناو شار دەماندیت و وەک مرۆڤێکی سەنگین و ئارام و بێدەنگ و گۆشەگیر دەمانناسی، چووەتە باشوور بۆ لای پێشمەرگە و سەرکردایەتی یەکێتی تووشی شەڕ هاتوون و شەهید بووە. هەواڵێکی جەرگبڕ و ناخۆش. ئەوە بوون بە سێ برای شەهیدی بنەماڵە. کاک خانە برای بچووکی کاک سولەیمان و عەبدوڵڵای موعینی بوو، یەک دوو جار سیامەندم لە سەرجادە و خۆپیشاندان بینی و هەستم کرد هیچی نەزانیوە، بۆیە هیچ باسم نەکرد، هەتا چەند ڕۆژ وردە وردە خەڵک هەستیان بە خەبەرەکە کردبوو، برادەرانی یەکێتی و کۆمەڵەی ڕەنجدەران ئەوجار بە ڕەسمی بنەماڵە و خەڵکیان لێ ئاگادار کردەوە و چۆنێتی ڕووداوەکەمان بیست، لە گوندی دڕی لە ناحیەی ماوەت، کاک خانە تووشی پێشمەرگەکانی یەکێتی هاتووە و داوای کردووە بیگەیەنن بە سەرکردایەتی، ئەوانیش شەو لەم دێیە ماونەتەوە و نەیانزانیوە ئیخباری کراون، بەیانی زوو جاش و جەیش دەوریان داون، کاک خانە و بەرپرسی مەفرەزەکە واتە کاک ئەحمەد فەتحوڵڵا و چوار پێشمەرگە شەهید بوون. کادرانی یەکێتی لە سابڵاخ لە هاوینی ئەو ساڵەدا زۆر بە خێرایی شار و گوندەکانی ڕۆژهەڵاتی کوردستان بەر شەپۆلی بەرینی ڕاپەڕینی خەڵک دەکەوتن و ڕۆژانە لە هەموو شارەکان خۆپیشاندان و شەهید و بریندار و گرتن هەبوو ئەوە وای کردبوو پێشمەرگەکانی باشوور دوای کارەساتی هەکاری بەهۆی هاتوچۆی خەڵکی ڕۆژهەڵات بۆ لایان و جوڵەی خۆیان و بێورەیی ژاندرمەیشا تا ڕادەیەکی باش ببوژێنەوە و گیانێکی تازە بگرن. یەک دوو کادری باڵای یەکێتی و کۆمەڵەی مارکسی هاتن بۆ سابڵاغ و زۆر زوو لەگەڵ شەید سولەیمان بلووری بەرەو پیریان چوین. وەک شۆڕشگێڕ و خەڵکانی بەرز بە حورمەتەوە چاومان لێ دەکردن. ئەو قەدر و ڕێزەی ئێمە و بنەماڵەکانمان لێمان دەگرتن بەو قورساییە بوو کە هەموو خەڵکی جیهان لە قارەمان و سەرکردەی خۆیانی دەگرن. ئەوان بەڕاستی لامان گەورە بوون و ئازیز. هەرچی ویستبایان هەبا و نەبا دەست بەجێ ئامادەکرابوو. خەڵکی سابڵاخ دەیانزانی ماڵی ئێمە و شەید سولەیمان بە زۆری کادر و پێشمەرگەی لێیە، هەر بۆیە زۆر بە حورمەتەوە دەیانڕوانییە ئێمە و زۆر جار بە تەعلیق و لە بنەوە پێیان دەگوتین ئێمەیش حەز دەکەین لە خزمەتیاندا بین و هەر بۆ خۆتانیان دامەنێن. ئێمەیش خۆمان لێ گێل دەکردن و دەمانگوت هەر کات هاتن بە چاوان. هاوینی حەفتا و هەشت ئەو هاوینە بوو بەڕاستی ئێمە وەک کوردی ڕۆژهەڵات نەمانهێشت کارەساتی هەکاری زۆر بە پێشمەرگە و شۆڕشی نوێوە دیار بێت و برینەکان زۆر بە توندی ساڕێژ دەبوونەوە و جارێکی دی کوردی باشوور بەرەو بەهار و بووژانەوە هەنگاوی دەنا. بە دەیان پێشمەرگەی کۆمەڵەی مارکسی لای ئێمە و بە قاچاخ مداوا دەکران و بۆ شارە گەورەکانی ئێران بەڕێ دەکران. مام ڕۆستەمی پێشمەرگەی ناسراوی شۆڕش بە برینداری گەیشتە سابڵاخ، کاک کەریم دانشیار و کەریم قادری دوای خزمەتێکی زۆر ڕەوانەی ناو شۆڕشیان کردەوە. نامیلکەی کۆمەڵەی مارکسی لینینی کوردستان پەیڕەو و بەرنامەی کۆمەڵەیان پێدام و بە قاچاخ لەگەڵ چەند پۆستەری شەهیدان و نامیلکەی دیکە لە تەورێز بۆم چاپ کردن و هێنامنەوە کاک دلێری سەید مەجید کادری باڵای کۆمەڵە و سەرکردایەتی بە زۆری لای ئێمە بوو خەریکی دابین کردنی شتومەک و پەیوەندی بوو زۆر چالاک و لێزان بوو لە هەر قوژبنێک بایە پێشمەرگە بریندار و تۆراو دەیاندیتەوە و داواکاریان لێی هەبوو دیار بوو لە شنۆ خانێ سەردەشت و سەقز خەڵکی دیکەیشی دەناسین و یارمەتیان دەدا کاک سولەیمان بلووری تیمێکی باشی لە کوڕە خاس و بە حەماسەکانی شار وەک شەید جەمال موفتی و شەهید کەریم بلووری عەبووی برای و چەندی دیکە ئامادە هەبوو بۆ یارمەتی کردن و خزمەت بە هاوڕێیانی یەکێتی نیشتیمانی کاک دلێر ئەو کوڕانەی دەناسی و زۆر جار بۆ هاتوچۆ و گواستنەوەی شتومەک و تەنانەت چەک هاوکاریان دەکرد. شەڕی ڕووخانی شا لە مانگی دووی ساڵی حەفتا و هەشتەوە شەڕی ڕووخانی شا دەستی پێ کردبوو. ڕەوتی ڕووداوەکان زۆر خێرا و هیچ بە قازانجی شا نەبوو. هەر دەهات و خومەینی کە بە کردەوە بووبوو بە سەرکردەی شۆڕش، زۆرتر پێی دادەگرت لەسەر ڕووخان. جگە لە ڕۆیشتنیشە هیچی دیکەی قبوڵ نەبوو. لەگەڵ بەرهەڵستکارانی چەپ و لیبراڵی ئۆپۆزسیۆنیشە زۆر باش مودارای دەکرد و وەعد و وەعیدی زۆری دەدا بە قسە و لێدوانەکانی کە ئێرانی دوایشە دیموکراتیک و بە دڵی چینی زەحمەتکێش و ئازادی بیروڕا دەبێت. لە دوای هاتنەوەم لە تەورێز و جێهێشتنی خوێندن و ماڵ و هێلانەکەم سیاسەت و شۆڕشگێڕی بوو بە پیشە و ئامانجی تا بە ئەمڕۆم. ئێستا کە ئەم دێڕانە دەنووسم ڕێک چل ساڵ زیاتری لاداوە، هیچ پەشیمان نیم لەم چل ساڵەی تەمەنی خۆم و بگرە تەنیا سەروەری ژیان کە هەمبێت بیرەوەری پڕ لە خۆشی و بڕ کوژان، دەربەدەری، دووری نیشتیمان و ئەلبوومێکی پڕ لە فەخر و شانازی هاوڕێیانی شەهید و زیندووە، بۆچی دەبێت پەشیمان بم لە چل ساڵ تەمەنی پڕ لە هەوراز و نشێو، پڕ لە ئومێد و نائومێدی، پڕ لە حەماسە و داستان، ناسینی سەدان مرۆڤی پاک و شۆڕشگێڕ لە هەر چوار پارچەی کوردستان، لە کوڕە سپیوسۆڵێکی خاوێن و دەست و پێ بەخەنەی نازداری شاری، بوومە پیاوێکی سەروڕیش سپی کوردەواری، بە ناسینی دەیان جووتێر و ئاغا و پیاوماقووڵ، سەرکردە و ئەدیب و نووسەر، دیتنی دەیان شاری گەورەی جیهان، تێکەڵاویی هونەرمەندان و چالاکی سیاسیی نەوەی نوێ، هەگبەیەکم پێیە مەگەر خوا هەر بۆ خۆی بزانێت چی تێدایە. سولەیمان بلووری. هاتنەوەم بۆ سابڵاغ و مانەوەی ئەم چەند مانگە لە ساڵی حەفتا و هەشت و چەند مانگێک لە حەفتا و نۆ، یادگاری پڕ بەها و زێڕینی منە، دەستکەوتی گەورەی ژیانمی تێدایە، یەک لەو گەوهەرە نایابانە ناسینی شۆڕەسوارێکی مەیدانی کوردایەتی، وەفا، خۆشەویستی، پاک و بێگەرد و شۆڕشگێڕ، شەهید سولەیمان بلووری بوو. هاتنەوەم بۆ سابڵاغ و ئامادەبوونم لە کۆڕ و چوارڕێ و قاوەخانەکان بە دیکۆر و قەد و گیپاڵ و جلوبەرگی سیاسیانە و لە تەمەندا هەر بیست ساڵێک سەرنجی زۆر کەسی ڕادەکێشا کە دەڵێم دیکۆر و جلوبەرگی سیاسیانە وەکو خۆی لێم وەرگرن، ئەو کات بۆ ئەوەی سیاسی وێنا بکەیت کراسێکی فشی جووت گیرفانی چینی، سیگارکێشان بە مژی خەست و قوڵ، شەڵواری کوردی و زستانان پاڵتۆیەکی درێژی ڕووسی کەرەستەی لازم بوون. منیش ڕێک وابووم. دوو سێ مێرخاسی جوان هەبوون زۆرم دەدیتن. لە من گەورەتر بوون. زۆر چاونەترسانە وەک تابلۆی نەقاشی بە جلوبەرگ و شەددەی کوردی زۆر جوان دەردەکەوتن. ئەوان چاویان لە من دەکرد و منیش ئارەزووم بوو لێیان نزیک ببمەوە. یەک لەوان سولەیمان بلووری بوو. تازە لە سەربازی هاتبووەوە. ئێوارەیەک سولەیمان لای سەرووی چوارڕێی ئازادی لێم هاتە پێش و سڵاو و چاک و چۆنی لەگەڵدا کردم. لە ماوەی چەند چرکەدا وەک دوو ناسراو و هاوڕێی چەند ساڵەمان لێ هات. ئەو کاکمی دەناسی و گوتی جارێک هاوپۆل بووین. لە شوولار و سمێڵ، جلوبەرگ، مشکی و پێچ و فەقیانەی ڕێک وەک سوار و میرزادەکانی جزیر و بۆتان دەچوو. لە بازاڕ و جادە و کۆڵان گەنجان پێشیان پێ دەگرت. داوای فێرکردنی جامانبستنیان لێ دەکرد، ئەویش هەر لە جێوە بۆی دەبەستن. ئەو زۆربەی لاوانی شاری بەرەو پۆشینی جلوبەرگی کوردی هاندا. لە شایی و زەماوەندان خۆی گاوانی بەر نەدەدا و عەبووی برای لە سەرچۆپی بوو. لە بووژاندنەوەی فەرهەنگ و کولتووری کوردی سولەیمان و ئەم چەند کەسە دەوری باڵایان لە ناو خەڵک و لاوانی تازە پێگەیشتوودا بینی. تێکەڵاوی لەگەڵ سولەیماندا زۆر زوو هەموو ئەندامانی ماڵەوەی گرتەوە و بە کردەوەیش بوو بە کوڕی ماڵمان. پیاسەی ئێوارانی شار لەگەڵ سولەیمان و هاوڕێکانی لەزەت و خۆشی ژیانمان بوو. لە بەشداری ڕێپێوان و چالاکی سیاسیدا ئەو وەک قەڵایەک بوو بە سەدان وێنەی سەرکردەکانی شۆڕشەکانی کورد، قازی، موعینیەکان، مام جەلال، ئەختەر مارگرێتی بردە ناو خەڵک و گەنجانی سابڵاغی فێری خوێندنەوەی ڕابردوو مێژوو دەکرد. گۆرانی ڕەسەن، بەیت و مەقام، سروود و کاسێتی هەموو هونەرمەندانی باشوور لای سولەیمان دەست دەکەوتن. ئەرشیفی گۆرانی و سروودی کوردییەکەی تەنانەت تۆمارگەکانی شار داوایان لێ دەکرد. بۆ یەکەم جار ئەو بوو کاک محەممەد ماملێ، عەزیز شاهروخ، عەزیز ماملێ و ناسڕ ڕەزازی بەرامبەر یەک لە ماڵی خۆیان دانە. لەم سەفەرەدا بۆ یەکەم جار ناسری ڕەزازی بە گەنجانی سابڵاغ ناساند و بەهرە و دەنگە جادووییەکەی ئەم هونەرمەندە تازەی بە حەق بەرز نرخاند. سولەیمان و بنەماڵەکەیان بە دڵ و گیان لە خزمەت پێشمەرگە و کادر و بریندارەکانی یەکێتیی نیشتیمانیدا بوون. هەر کەس بۆ یەک ڕۆژ لەو ماڵە نزیک دەبووەوە ئیتر پێی دوورکەوتنەوە و وازهێنانی نەدەما. ئەوان بە تایبەت سولەیمان کە دۆستایەتیان دەکرد بە دڵ و گیان و یەک ڕەنگی دەیانکرد. بە سەدان کادر و پێشمەرگەی یەکێتی، کەسایەتی و شۆڕشگێڕی باشوور و هەموو کوردستان ڕێیان کەوتە ئەو ماڵە، پەنا دران، عیلاج و مداوا و بەڕێ کران بۆ هەندەران. ئەڵقەی شەشی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکان لە لایەن ڕیاز کاکەوە پێشکەشتان کرا ڕێز و خۆشەویستی من قبوڵ بفەرموون تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورەتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.